بەڕاستی پەروەردگارتان زاتێکی زۆر بەسۆز و میهرەبانە بۆ نەوەکانی ئادەم. والخیل والبغال والحمیر لترکبوها وزینة ویخلق ما لا تعلمون هەروەها چەندەها جۆری ئەسپ و ماین و هێستر و گوێدرێژی بۆ بەدیهێناون تا بۆ سواری و گواستنەوە بەکاری بهێنن سەرەڕای دیمەنی قەشەنگیان بەتایبەت ئەسپ و ماین کە لە سەردەمی زانستی و تەکنەلۆژیادا هەر بەکاردێن و شتی تریش دروست دەکات کە ئێستە ئێوە نایزانن. ئەم ئاماژە قورئانییە هەموو هۆیەکانی گواستنەوەی ئاسمانی و دەریایی و زەمینی دەگرێتەوە کە ئادەمیزاد پەی پێ بردووە و پێی پێ دەبات. چونکە ئادەمیزاد خۆی و زانیاری و زانستەکەی و کەرسەخاوەکان هەر هەمووی بەخششی خودای بەدیهێنەری توانا و زانایە. هەروەها شەو و ڕۆژ و خۆر و مانگی بۆ ئێوە ڕامهێناوە، ئەستێرەکانیش بە فەرمانی ئەو زاتە ڕامهێنراون، بەڕاستی ئا لەو دیاردە و دروستکراوانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک کە عەقڵ و ژیریان بخەنە کار. هەرەوزاتەیەک کە دەریای بۆ بار هێناون تا گۆشتی تەڕ و تازەی لێ بخۆن تا لە ناویدا جۆرەها گەوهەر و مرواری دەربهێنن و لە دەست و ملی بکەن هەروەها کەشتیەکان دەبینیت دەریا لەت دەکەن تا فەزڵ و بەخششی تری پەروەردگار بەدەست بهێنن بۆ ئەوەی سوپاسگوزاریش بکەن افمن یخلق کمن لا یخلق افلا تذکرون باشە ئەی هۆشمەندەکان ئایا ئەو زاتەی ئەم هەموو دروستکراوە سەرسوڕهێنەرانەی بەدیهێناوە وەکو ئەو کەسە وایە کە ناتوانێت هیچ بەدی بهێنێت ئایا ئەوە بۆ لێکی نادەنەوە و یاداوەری وەرناگرن ئەوانە دەبێت لە ڕۆژی قیامەتدا کۆڵی گوناه و تاوانی خۆیان بە تەواوی هەڵگرن هەروەها لە گوناهی ئەوانەش هەڵدەگرن کە گومڕایان کردوون بێ زانستی و زانیاری بێ ئەوەی لە کۆڵ و باری ئەوان کەم بێتەوە ئاگادار بن چەند خراپ و ناشرینە و بارە گرانەی کە هەڵی دەگرن چ جیرێکیان خواردووە ئینجا خودای بە دەسەڵاتیش کۆشک و تەلار و نەخشەیانی لە بن و بێخ دەرهێنا سەقفەکەشی لە سەرەوە داڕماند بەسەریاندا و لە شوێنێکەوە بەڵا و سزا یەخەی پێگرتن کە هەستیان پێ نەدەکرد و بەتەمای نەبوون ئەڵبەتە ئەم هەڕەشەیە پیلانگێڕانی هەموو سەردەمێک دەگرێتەوە لەوە دواش لە ڕۆژی قیامەتدا خودا ئەو پیلانگێڕانە خەجاڵەت و ڕیسوا دەکات و پێیان دەڵێت کوان و لە کوێن هاوەڵەکانم ئەوانەی کە دژایەتی سەرسەختان دەکرد لەبارەیانەوە ئیمانداران ئەوانەی کە زانیاری و زانستی خوداناسیان پێدراوە دەڵێن بەڕاستی ئەمڕۆ سەرشۆڕی و خەجاڵەتی و نەهامەتی و سزا لەسەر بێ باوەڕانە ئەوانەی کە فریشتەکان لەسەر مەرگدا گیانیان دەکێشن لە کاتێکدا کە بەردەوامن لەسەر ستەم لە خۆیان بەهۆی بێباوەڕی و یاخی بوونیانەوە ئینجا بەناچاری تەسلیمن و دەڵێن ئێمە هیچ گوناه و هەڵەیەکمان نەکردووە فریشتەکان دەڵێن نەخێروانیە ئەوە ئێوە لە بیرتان کردووە ئەجینا بەڕاستی خوددا ئاگادار و زانایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە دەتان کرد و ئەنجامتان دەدا لەو لاشەوە بەو کەسانە دەوترێت کە خوداناسی و پارێزکاریان کردووە، پەروەردگارتان چی ڕەوانە کردووە؟ چ بەرنامە و کتێبێکی دابەزاندووە؟ هەمووان دەڵێن، خێر و بەرەکەت بۆ هەردوو جیهان، بۆ ئەو کەسانەی کە لەم جیهانەدا چاکەیان کردووە، چاکە دێتەوە ڕێیان. بێگومان جێگە و ڕێگەی ئەو جیهان خۆشتر و چاکتر و سازگارتر و پڕ لە ناز و نیعمەتترە، بەراورد ناکرێت لەگەڵ دونیادا. ئەو جێگە و ڕێگەیە باخەکانی بەهەشتی عەدنە، بەختەوەران دەچنە ناوی، چەندەها ڕوبار بە بەردەم کۆشکەکان و بە ژێر درەختەکانیدا جاری و ڕەوانە، هەرچییەک بخوازن و هەرچی ئارەزوو بکەن و هەرچی داوا بکەن بۆیان ئامادەیە تیایدا، ئا بەو شێوەیە خودای میهرەبان پاداشتی خوداناس و پارێزکاران دەداتەوە. ئیتر ڕزگارتان بوو، ئیتر ناخۆشی نەما، دەبچنە ناو ئەو بەهەشتەوە بەهۆی ئەو کار و کردەوانەوە کە کاتی خۆی دەتانکرد. هل ینظرون الا ان تأتیهم الملائکە او یأتی امر ربک، ئەوانەی هاوەڵیان داناوە بۆ خودا دەڵێن، ئەگەر خودا ویستی لەسەر بوایە هیچ شتێکمان لە جیاتی ئەو نەدەپەرست، نە ئێمە و نە باو باپیرانیشمان، هیچ شتێکیشمان لە خۆمان حەرام نەدەکرد بەبێ ئەو، خودا نەناسانی پێش ئەمانیش هەر وایان دەکرد و هەر وایان دەوت، مەگەر ئەرکی سەرشانی پێغەمبەران هەر ئەوە نییە کە ئایینی خودا بە ڕوونی ڕابگەیەنن؟ سوێند بە خودا، بێگومان ئێمە لەناو هەر گەل و نەتەوەیەکدا پێغەمبەرێکمان ڕەوانە کردووە و پێمان ڕاگەیاندووە کە پێیان بڵێت، تەنها خودا بپەرستن، خۆتان دوورە پەرێز بگرن لە هەموو پەرستراوێکی تر. جا هەبوو لەو خەڵکە کە بیر و هۆش و ژیری خۆی خستە کار و بە شوێن ڕاستیدا دەگەڕا خوداش هیدایەتی دەدا هەشیان بوو خۆی شایستەی گومڕایی دەکرد و بەسەریدا دەچەسپا خۆ گەر تۆ زۆر سوور بیت لەسەر هیدایەت دانی ئەوان ئەوە تۆ ناتوانیت چونکە بەڕاستی خودا ڕێنموویی کەسێک ناکات کە خەڵک گومڕا بکات ئەوانە لە قیامەتدا هیچ جۆرە پشتیوانێکیان نییە وأقسموا بالله جهد أيمانهم لا يبعث الله من يموت جا ئایا ئەوانەی کە چەندەها پیلان و نەخشەی خراپیان کێشاوە دڵنیان لەوەی کە خودا نایانبات بە ناخی زەویدا یاخود لەلایەکەوە سزا و تۆڵەیان بۆ بێت کە هەر هەستی پێنەکەن؟ أو يأخذهم في تقلبهم فما هم بمعجزين هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر ئەو زاتە خاوەنیانە هەمیشە و بەردەوام هەر ئەو زاتەیە کە شایستەی ئەوە بێت ئاین و بەرنامە و فەرمان ڕەوایی لەو وەربگیرێت و ملکەچی هەر بۆ ئەو بکرێت ئایا ڕەوایە بێجگە لە خودا لە کەسی تر بترسن و حسابی بۆ بکەن؟ خۆ گەر خودا خەڵکی لەناو ببات و بیان پێچێتەوە بەهۆی ستەمیانەوە ئەوەندە گوناه و تاوان زۆرە زیندەوەر لەسەر زەویدا نایەڵێت یعنی هەر زەوی خاپور دەکات بە هەموو جان لەبەرانەوە بەڵام ئەو خدایە ئارامی و خۆگری بێ سنوورە لەبەرەوە تا کاتێکی دیاری کراو مۆڵەتی ئەو خەڵکە دەدات و دوایان دەخات خودا نەناسان ئەوەی بۆ خۆیان پێیان خۆش نییە و نایانەوێت بۆ خودای بڕیار دەدەن گوایە فریشتەکان کچن و کچی خوداشن و لە کاتێکدا زمانیان باس و خواسی درۆ دەکات کە بێگومان بەنیازن لەو دنیاش بەهشت و خۆشی بۆ ئەوان بێت شتێکی ڕاستە و گومانی تێدانە ئاگری دۆزەخ بۆ ئەوانە و بەڕاستی بە پەلە فڕێ دەدرێنە ناوی و فەرامۆش دەکرێن سوێن بە خودا پێش تۆ بۆ گەل و قەومەکانی تریش پێغەمبەرانمان ڕەوانە کردووە، بەڵام شەیتان کار و کردەوەی نادروست و هەڵەیانی بۆ ڕازاندوونەتەوە، ئەمڕۆ لە دونیادا هەر ئەو پشتیوانیانە و سزای بەئێش بۆ ئەو جۆرە قەوم و کەسە نالەبار و ناحاڵیانە ئامادە کراوە. ودم لبنا خالصا سائغا للشاربین بەڕاستی لە بوونی ماڵات و زیندەوەرانی جۆرا و جۆردا پند و ئامۆژگاری هەیە بۆتان و جێگەی سەرنج و تێڕامانە لە نێوان ئەو شتانەی کە لە سکیاندا هەیە لە گژوجیای هەرسکرا و خوێندا شیرێکی پاک و بێگەرد و خۆش و بەتام و گەوارە بەرهەم دهێنین بۆ ئەوانەی دەیخۆنەوە. گەلێ جاریش بەرهەمی چاک و بەسوود وەکوو دۆشاو و مێوژ و شەربەت تا دوایی. بەڕاستی ئا لەوەشدا بەڵگە و نیشانەی ئاشکرا هەیە بۆ کەسانێک عەقڵ و ژیری خۆیان دەخەنە کار تا بیر بکەنەوە چۆن لەم دار و درەختە ڕەق و تەقانە ئەم بەرهەمانە دروست دەبێت چ کارخانەیەک لە ناوچی خورما و ترێ و میوە جۆراوجۆرەکاندا حەشار دراوە تا لە بارودۆخی خۆیدا بکەوێتە کار و خزمەت بە ئادەمیزاد بکات. لەوە دوا فێرمان کردووە کە لە هەموو بەروبووم و شیلەی گوڵان و شتی بەسوود بخوات و پێمان ڕاگەیاندووە ئەو نەخشانەی کە پەروەردگارت بۆی کێشاویت بە ملکەچییەوە ئەنجامی بدە لە دروستکردنی شانە و مژینی شیلە و دروستکردنی هەنجوین و پورەدان بە دەوری شاژندا و بەخێوکردنی گەراکان تا دوایی جا لە ناو سکی ئەو هەنگانەوە شلەیەکی ڕەنگ جیاواز دێتە دەرەوە کە شیفای تێدایە بۆ زۆر نەخۆشی خەڵکی سەرەڕای تامی شیرن و خۆشی بەڕاستی ئا لەمەشدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە بۆ کەسانێک بیر بکەنەوە سەرنج بدەن لە هەنگ و شانەکانی لە فڕین و هاتوچۆی لە هەنجوین و تام و بۆن و ڕەنجی لە هەتا دوایی خەڵچینە، بەڕاستی هەر خودا دروستی کردوون و پاشان هەر ئەویش دەتان مرێنێت، هەتانە تەمەنی درێژ دەبێت و دەبرێتەوە بۆ لاوازترین تەمەن کە نەفتی و کەفتەکاری، تاوەکو دەگاتە ڕاددەیەک کە دوای ئەو هەموو زانست و زانیاری و تێگەیشتنەی کە هەیبوو هەموو شتێکی لەبیر دەچێتەوە و هیچ نازانێت، بەڕاستی هەر خودا زانا و بەدەسەڵاتە. خودا لە بەخشینی ڕزق و ڕۆزیدا بەشی هەندێکتانی زۆرتر داوە لە هەندێکی ترتان بۆ تاقی کردنەوەتان جا ئەوانەی کە ڕزق و ڕۆزی زیاتریان پێدراوە ئامادەنین کە بەندەکانیان و بەردەستەکانیان بهێنە ڕیزی خۆیان و بیان کەنە شەریک لە خان و بەرە و ماڵ و سامانیاندا ئینجا ئەوانیش یەکسان بن تێیدا ئێوە لە ژیانی دنیای خۆتاندا کاریواناکەن و بەڕەوای نازانن ئیتر چۆن بۆ خدای گەورە بەڕەوای دەزانن کە بەندەکانی ببنە شەریکی و یاسادانەر جا ئایا ئەوانە ئینکاری ناز و نیعمەتەکانی خدا دەکەن؟ خودا هەر لە خۆتان هاوسەرانی بۆ فەراهەم هێناون هەر لە ڕێگەی هاوسەرانتانەوە کوڕ و کوڕەزای پێ بەخشیون و لە هەموو ڕزق و ڕۆزیەکی چاک و پاک و بەسوود بەهرەوەری کردوون لەگەڵ ئەو ڕاستیانەدا ئایا ئەوانە هەر بڕوا بەشتی پوچ و ناحەقی دەکەن و لە بەرامبەر ناز و نیعمەتەکانی خوداوە ئەوانە هەر ناشکر و سوپاس ناپەزێری و بێباوەڕ دەبن؟ فلا تضربوا لله الامثال ان الله يعلم وانتم لا تعلمون کەوابوو ئێوە ئەی خوددا نەناسان نمونە مەهێننەوە بۆ خوددا و بەراوردی هەڵە مەکەن دانوت پیاوانی پاشا خزمەتکاریان هەیە پیاوانی پاشاش خزمەتکاری پاشان چونکە خوددا خۆی هەموو شتێک چاک دەزانێت بەڵام ئێوە نەزان و نەفامن بۆ هەرچی و بۆ هەرکوێ ڕەوانە بکرێت خێر ناداتەوە ئایا ئەو کەسە وەکو ئەو کەسە وایە کە بەو پەڕی ئازادیەوە فەرمان بەدات و دادپەروەری بدات و ڕێبازی ڕاست و دروست دەگرێتە بەر ولله غيب السماوات والأرض وما أمر الساعة إلا كلمح البصر أو هو أقرب ان فی ذلک لآیات لقوم یؤمنون ئایا باڵندەکانیان نەبینیوە و سەرنجیان نەداون چۆن لە هەوای ئاسماندا بارهێنراون بۆ فڕین کێ دەتوانێت ڕایان بگرێت بە ئاسمانەوە جگەل لە خدای گەورە هەوا چڕیەکەی زۆر کەمە کەچی ئەم هەموو جۆرە باڵە فڕە تایدا بەسەربەستی دەفڕێت تا لە گەرما و سەرما بتانپارێزێت، هەروەها جۆرەها پۆشاکی تری بۆ بەدیهێناون بۆ پاراستنی گیانتان لە کاتی جەنگ و شەڕ و شۆڕدا، وەکو زرێ و شتومەکی تر، ئا بەو شێوەیە پەروەردگارتان ناز و نیعمەتی خۆیتان بە تەواوی بەسەردا دەڕژێنێت بۆ ئەوەی ملکەچ و فەرمانبەردار بن. فَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَیْکَ الْبَلَاغُ الْمُبِین. ئەوانەی کە بێ باوەڕ بوون و بەربەستیان دەخستە سەر ڕێبازی خودا و کۆسپیان دادەنا لە بەردەم ئاینی خودا، سزامان لەسەر یەک بۆ کەڵەکە کردن، بەهۆی ئەوەوە کە زۆر هەوڵ و کۆششیان دەدا بۆ بڵاوکردنەوەی فەساد و تاوان و خراپە لەناو خەڵکیدا. بەڕاستی خودا فەرمان دەدات بە دادپەروەری و چاکەکاری و یارمەتیدان و بەخشندەیی بە خزمان و قەدەغە لە گوناه و تاوان و دەستدرێژی دەکات بۆ سەر ماڵ و نەفس و ناموس و ئامۆژگاریتان دەکات بۆ ئەوەی یاداوەری وەربگرن و تێفکرن و هەر چاکە بکەن. بەوەفا و بەئەمەگ بن بۆ ئەنجامدانی پەیمانی خودا، کاتێک بڕیاری دەدەن و سوێند و پەیمان و بەڵێنتان هەڵمەوەشێننەوە دوای ئەوەی کە دووپات کرابۆوە و تەئکیدی لەسەر کرابوو لەکاتێکدا کە ئێوە خوداتان کردۆتە کەفیل و زامن بەسەر خۆتانەوە، بێگومان خودا دەزانێت بەو کار و کردەوانەی کە دەیکەن. لە کاتێکدا ئێوەش بەڵێن و سوێند و پەیمانتان بکەنە هۆی فێڵ و تەڵەکە لە نێوانتاندا، نەوەکو دەستە و کۆمەڵێکی ژمارە زۆر و دەسەڵاتدار پەلاماری دەستەیەکی تری کەم دەسەڵات و لاواز بدات. بێگومان خودا بەو جۆرە شتانە تاقیتان دەکاتەوە. سوێند بە خودا، هەموو ئەو شتانەتان بۆ ڕوون دەکاتەوە، کە جیاوازی و کێشەتان تێدا هەبوو. ئەوەی بیەوێت ڕێبازی هیدایەت بگرێت ڕێنموویی دەکات، ئەوەشی ڕێبازی گومڕایی بگرێتە بەر مۆڵەتی دەدات و زۆری لێ ناکات، بێگومان پرسیارتان لێ دەکرێت دەربارەی ئەو کار و کردەوانەی کە ئەنجامتان دەدا. ولا تتخذوا أيمانكم دخلا بينكم فتزل قدم بعد ثبوتها وتذوقوا السوء بما صددتم پەیمانی خودا مەشکێن و بە هەڵوەشاندنەوەی بە نرخێکی کەم مەیگۆڕن، ئەو نرخە هەر چەند بێ هەر کەمە، چونکە بێگومان ئەو بەشەی لای خودایە لە بەهەشتدا، هەر ئەوە چاکترە بۆتان ئەگەر بزانن و تێبگەن. ما عندکم ينفد وما عند الله باق. ئەوەی لای ئێوەیە و بە ئێوە بەخشراوە تەواو دەبێت، بەڵام ئەوەی لای خودایە و لە پێناوی ئەودا دەیبەخشن هەر دەمێنێتەوە، کە پاداشتی بەهەشتی بەرین و نەبڕاوەیە، سوێن بە خودا، بێگومان پاداشتی ئەوانەی کە خۆگر و ئارامگر بوون بە جوانتر دەدەینەوە لەوەی کە ئەوان دەیانکرد. ولنجزینهم اجرهم بأحسن ما كانوا یعملون ئەوەی کار و کردەوەی چاکەی کردبێت پیاو بێت یا ئافرەت لە کاتێکدا بڕوادار بێت سوێن بە خودا بە ژیانێکی کامەران و ئاسوودە لە دنیادا دەیژێنین لە قیامەتیشدا پاداشتیان بە جوانتر دەدەینەوە لەوەی کە ئەوان دەیان کرد. قالوا انما انت مفتر بل اکثرهم لا یعلمون کاتێکیش ئاەتێک دەخینە جێ ئاەتێکی تر بۆ ئەوەی پلە بە پلە شتێک حرام بکەین یان دیاردەیەکی نەفامی لابەرین خداش خۆی دەزانێت چی دادەبەزێنێت و چ فەرمانێک دەدات ئەو نەفامانە دەڵێن ئەی محەممەد بێگومان تۆ هەر لە خۆتەوە شت هەڵدەبەستیت ئەی محەمەد، پێیان بڵێ، روح القدس، جبرئیل، ئەم قورئانەی لەلایەن پەروەردگارتەوە بە حەق و راستی دابەزاندووە، بۆ ئەوەی ئەوانەی باوەڕیان هێناوە دامەزراو و پایەدار بکات و رێنموویی و مژدەشە بۆ موسڵمانان. ولقد نعلم أنهم یقولون إنما یعلمه بشر، ئەوەی پاشگەز بێتەوە لە خوداناسی دوای باوەڕهێنانی، جگە لەوانەی کە ناچار دەکرێن وشەی کوفر بێت بەسەر زاریاندا لە کاتێکدا دڵیان پڕە لە ئیمان، بەڵام ئەو کەسەی دڵی بە کوفر و بێدینی خۆش کردبێت ئەوانە خەشم و قینی خودایان لەسەرە و سزای گەورە و سەخت و دژواریان بۆ هەیە. ثم جاهدوا وصبروا ان ربک من بعدها لغفور رحیم پاشان بێگومان ئەی محەممەد پەروەردگاری تۆ بە نیسبەتی ئەوانەوە کە کۆچیان کرد دوای ئەوەی ئازار و ئەشکەنجە دران لەوە دوا جیهاد و کۆشش خۆگریان بەردەوام بوو بەڕاستی پەروەردگارت دوای ئەو پێشهاتانە زۆر لێ خۆش بوو میهرەبانە لە هەموو لایەکەوە ڕزق و ڕۆزی جۆراوجۆریان بۆ دەهات، بەڵام لە جیاتی سوپاسگوزاری، ناشوکر و قەدرنەزانی ناز و نیعمەتەکانی خودا بوون. ئینجا خودای گەورە پۆشاکی برسێتی و ترسی کردە کاڵای باڵایان و تاڵاوی نەداری و ترسی پێچەشتن لە سەرەنجامی ئەو ئیش و کارە ناپوخت و ناڕێکانەدا کە دەیانکردە پیشەی خۆیان. خودای پەروەردگار تەنها مردارەوە بوو و خوێن و گۆشتی بەراز و ئەو ماڵاتانەی کە ناوی غەیری خودایان لە کاتی سەربڕیندا لەسەر هێنراوە حەرامی کردووە لێتان، جا گەر کەسێک پێویستی ناچاری کرد بە خواردنیان بێ زیادەڕەوی و لە سنوور دەرچوون، ئەوە بەڕاستی خودا زۆر لێخۆشبوو و بەبەزەی و دلۆڤانە. نەکەن بە قاڵەی دەم و زمانتان بڵێن ئەمە حەڵاڵە و ئەمە حەرامە بۆ ئەوەی درۆ بە ناوی خودا و ئایینی خوداوە هەڵبستن، دیاریکردنی حەڵاڵ و حەرام بە دەست ئێوە نییە، چونکە بەڕاستی ئەوانەی درۆ بۆ خودا و ئایینی خودا هەڵدەبستن سەرفراز و سەرکەوتوو نابن. متاع قلیل ولهم عذاب الیم. ان ربک من بعدها لغفور رحیم پاشان بەڕاستی پەروەردگاری تۆ بۆ کەسانێک کە گوناه و تاوانیان ئەنجامداوە بە نەفامی لەوە و دوا پەشیمان بوونەتەوە و تەوبەیان کردووە و چاکسازیان ئەنجامداوە بێگومان پەروەردگاری تۆ دوای ئەو تەوبە و چاکەکاریە زۆر لێ خۆش بوو مێهرەبانە ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، خۆگر و ئارامگر بە و خۆگری و ئارامگرییەکەشت تەنها بە کۆمەکی و یارمەتیی خودا دەبێت بە کەسی تر ناکرێت، خەفەتیش مەخۆ لە خودا نەناسان کە باوەڕ ناهێنن و دڵ تەنگ مەبە لە بەرامبەر ئەو پیلان و نەخشانەی کە دوژمنان دەیگێڕن. ان اللە مع الذین اتقوا والذین هم محسنون. چونکە بەڕاستی خودا لەگەڵ ئەو کەسانەدایە کە خۆیان پاراستووە لە گوناه و هەروەها ئەوانەشی کە چاکەکار و چاکەخوازن.